هورمهەب لە دوای دوو ساڵ شەڕ لە باشووری میسردا بە دەستکەوتێکی زۆرەوە گەڕایەوە بۆ تەبەس و زێڕ و پارەی دایە سەربازەکانی خۆی کە هەندێکیان ڕەشپێز بوون بەبۆنەی گەڕانەوەی هورمهب بۆ تەبەس لەبەرئەوەی کە ئەو ئەیەویست کە بە سەرکەوتوویەکی گەورە بناسرێ دە شەو ڕۆژ لەو شارەدا کردیانە جەژن و سەربازە مەستەکان لە بەیانیەوە تا ئێوارە و لە شەوە هەتاوکو ڕۆژ لە شەقامەکاندا بوون و لە دوای ئەو جەژنە کۆمەڵێ لە ژنەکانی تەبەس شویان بە پیاوە ڕەشپێستەکان کرد هرمهپ لە دوای گەڕانەوە لە باشووری میسر کوڕەکەی خۆی ڕامسسی لە باوەش ئەگرت و بە لە خۆبایی بوونەوە ئەوی بە من نیشانەدا و ئەیوت بڕوانەم کوڕە لە پشتی منەوە هاتوەتە دەرێ بەڵام خوێنی فرعونەکان و خۆیەکان لە دەمارەکانی دات و چۆکات و لەگەڵەوەشدا کە کاتێ من لەدایک بووم ڕێخ بە پەنجەکانمان بوو بەڵام ئەم کوڕە توانێ ببێتە فیرعەونێکی ڕاستەقینە کاتێک کە هورم هە بگەڕایەوە بۆ تەبەز بۆ بینینی ئامی ڕۆیشت بەڵام ئامی کە باسم کرد وەکو شێتی لێ هات بوو ترسا و دەرگای لەسەر خۆی داخست و لە پشت دەرگاکەوتیم من لە تۆ ترسێم چونکە تۆ هاتوویتە من بکوژی هورم هەب لەم وتەی ئەو پێکەنی و بە لەقێک دەرگاکەی شکاند و وتی ئامی من بیستبووم کە تۆ شێت بوویتە بەڵام باوەڕم نەئەکرد و ئێستا ئەبینم کە ئەو شتانەی لەبارەی شێت بوونی تۆ ئەیانوت ڕاستە چونکە ئەگەر تۆ شێت نەبوویتایە ئەتزانی کە مانەوەی تۆ ئەوەندە سوودی بۆ من هەیە کە ئەگەر من بزانم بەم زوانە ئەمری ئامادەم کە نیوەی ئەو دەوڵەمەندیەی لە کووشەوە هێناومە لە پەرستگاکاندا لە قوربانیکردن و دیاری بەخشینەوەدا خەرجی بکەم بۆ ئەوەی نەمری. چونکە شەڕێکی ترمان لە پێشەوەیە کە لە ماوەی ئەو شەڕەدا میسر تووشی بەدبەختی ئەبێتەوە و تۆ ئەبێ زیندوو بمێنێ بۆ ئەوەی میسرێکان تۆ بە هۆکاری هەموو ئەو بەدبەختیانەی خۆیان بزانن کە لە جەنگەوە دێتە کایەوە هورم هەب دیاری بە نرخی بۆ باکتامونی ژنی هێنابوو ئەو دیاریانە بریتی بوون لە بەردی زێڕ کە لە ناو ئەو زەمبیلانەدا بوو کە ژنە ڕەش پێستەکان چنی بوویان و هەروەها کەوڵی شێر کە هورم هەب لە کووشدا ڕاوی کردبوو پەڕی ملحوشتر و مەیمونی زیندووش بەڵام شازادە خانم هیچ یەکێک لەو دیاریانەی وەرنەگرت وتی هورم هەب خەڵکی وازانن کە من ژنی تۆم و من مناڵێکم بۆت بووە و تۆ هەر ئەوەندەت بەسە و لەمە بەدوا نابێ لەگەڵ مندا ڕابێری و ئەگەر وەکو ئەو شەوەی کە لە پەرزگاکەدا بووین بتەوێ بە زۆر لەگەڵمدا ڕابێری من بە جۆرێ تۆڵت لێ سەرمەوە کە لە کاتی دروستکردنی هەڕەمەکانەوە هەتا ئێستا هیچ نێ تۆڵەی وەهای لەو پیاوە نەسەندبێتەوە کە مێردیەتی چونکە بۆ ئەوەی شەرمەزارت بکەم لەگەڵ بەندە و باربەر و تەنانەت چوار پێەکانیشدا لە ناوەڕاستی شاری تەبەس و لە قەراغی نیلدا ڕابێرم چونکە من ڕقم لێتە و سیرکردنەکەشت بەسە بۆ ئەوەی تووشی ڕشانەوەم بکە ئەم بەرگریە ئارزوی هرم هەبی بۆ ڕابواردن لەگەڵ ئەودا زیاد کرد و کاتێک کە منی بینی گلەی لە باکتامون کردووتی من حەزەکەم لەگەڵ ئەم ژنەدا ڕابێرم بەڵام ئەو ناهێڵێ پاشان داوای لە من کرد کە دەرمانێکی بدەمێ بۆ ئەوەی دەرخواردی باکتامونی بدات و ببێتە هۆی ئەوەی کە خۆشی بێ من وتم دەرمانی وەهانە وتی دەرمانێکم بدەرێ کە بیخەوێنێت بۆ ئەوەی من بتوانم لە کاتی نووسنیدا لەگەڵ یا ڕابێرم من وتم دەرمانی خەوهێنەر بۆ تەندروستی ژن باش نییە هرمهب کە لە لای من ئەو دەرمانەی دەست نەکەوت لە لای پزیشکێکی تر پەیدای کرد و بەبێ ئەوەی باکتامون بزانێ دەرخواردیدا و خەوی لێکەوت و هرمهب لە کاتی خەوتنیدا چوو بۆ لای و کاری خۆی کردبوو بەڵام شازادە خانم هەڵسا بوو ڕق و کینەی بەرامبەر بە هرمهب زیاد ببوو هرمهب کە ویست لەگەڵ سوپاکەی خۆیدا بەرەو سووریا بڕوات و لەوێ هاتیەکان بە تەواوەتی دەربکا بەر لە ڕۆشتن چوو بۆ لای شازادە خانم کە خوەحافیزی لێ بکا شازادە خانم بە ئەوی وتبوو هورم هەب لەبیرت بێ کە چیم پێوتی و لە دوای گەڕانەوەت ئەگەر ڕوانیت کە تۆم لە لای هەموو کەسێ ڕیسوا کردووە مافی ئەوەت نییە کە ناڕەزایی دەرببڕی هورم هەب پێکەنی و ڕۆشت و لە دوای ڕۆشتنی ئەو بۆ سووریا شازادە خانم جارێکی تر بۆی دەرکەوت کە دووگیان بووە و لەو ڕۆژە کە زانیتی باردار بووە چووە ژوورێکە و نەهاتە دەرەوە خواردنەکەی شازادە خانمیان لە کونێکەوە کە لە ژوورەکەدا هەبوو ئەدایە دەستی و کاتێک کە ساتی مناڵ بوونەکەی نزیک بووە ئەویان خستە ژێر چاودێریەوە بۆ ئەوەی مناڵەکەی خۆی لەناو نەبا بەڵام باکتامون مناڵەکەی نەکوشت و مناڵەکەی ناونا سەدهووس واتە لەدایکبووی سەد. لە دوای ئەوەی کە باگتامون لە ناڕەحەتی مناڵبوونەکە ئاسوودە بووەوە، خۆی ڕازاندەوە و کراسی کەتانی لەبەر کرد و لە کۆشکی زێڕین چووە دەرەوە و بەرەو بازاڕی ماسیفرۆشەکانی تەبەز ڕۆیشت و لەوێدا بە ماسیفرۆشەکان و ئەو خاوەن گوێ درێژانەی کە بەهۆی گوێ درێژەکانیانەوە ماسیان هێنابوو وت من شازادە خانم باگتامون و ژنی هورمهەبی سەرکەوتووی مەزن و فەرماندەی سوپای میسرم و تاوەکو ئێستا دوو کوڕم بۆ ئەو بە دنیا هێناوە بەڵام ئەم پیاوە منی خۆش ناوێت و لەگەڵمدا ڕنابێرێت و لەبەرەوە من ئەمڕۆ هاتوومە بازاری ماسی فرۆشەکانەوە بۆ ئەوەی داواتان لێ بکەم کە بێن بۆ ژێر دارە زۆرەکانی قەراغی ڕووباری نیل و لەگەڵمدا ڕابێرن چونکە من لەزت لە دڵڕقی و بێتربێتی ئێوە کەم و بۆن ماسیەکەتان خۆشحاڵم ئەکات و ماسی فرۆش و خاوەن گوێ درێژەکان کاتێک کە ئەم وتەیان لێ ئەبیست بە هەراسانیەوە لێ دوورەکەوتنەوە بەڵام باکتامون لە ناوەڕاستی بازاڕەکەدا کراسەکەتانەکەی خۆی کردەوە و ئەندامەکانی خۆی نیشانی پیاوەکانەدا و ئەیوت مەگەر نابینن کە من چەند جوانم لەکوێ لە منتان جوانتر دەزەکەوێ وەرن و لە قەراغی ڕووباری نیلدا لە ژێر دارەکان لەگەڵ من ڕابێرن و من جگەل لە یەک بەرد هیچ دیارەکی ترم لە ئێوە ناوێ بەڵام ئەگەر لە ڕابواردن لەگەڵ مندا لە زەتان کرد ئەبێ بەردێکی گەورەم بۆ بهێنن. لە مێژووی میسردا هەرگیز کەسێ نەی بینی بوو نەی بیست بوو کەشتی وا ڕووبدا پیاوەکان کە لە سەرەتادا خۆیان لە باکتامون دوورەخستەوە کاتێک کە لەشی ئەویان بینی و بۆنی بەرامەکەی ئەویان هەڵمژی وتیان، ئەم شازادە خانمە خوای سەخمەتە و کاتێک کە خواوەندێ دێتە ناو پیاوەکانە و پێیان ئەڵێ کە لەگەڵمدا ڕابێرن نابێ سەرپێچی لە فەرمانەکەی بکەین ئەگەر ناتوشی تووڕێی خویەکانە بین چونکە جۆری مرۆڤ وا دروست بووە کە هەمیشە بۆ ڕازیکردنی هەستەکانی خۆی بەڵگەی شایانی سەلماندن بهێنێتەوە و حەزی جنسی و کینە و چاوچنۆکی و خۆپەرستی خۆی بە ناوی خویەکان و بە ناوی بەرژەوەندێ باڵاکانی گەلەوە هێور بکاتەوە هەندێک لە پیاوەکان ئەیانوت کە جگەلەوەی ئێمە ئەبێت جۆرایڵی لە فەرمانی خوای جەنگ بکەین و بە جوێنەکردنی ئەو خویەکانمان لێت و ڕاکە ئەو دیارەش کە شازادە خانم لە ئێمەی ئەوێت هەرزانترین دیارە کە لە میسردا ئەو ژنانەی خۆیان بە هەرزانە فرۆشن لە پیاوەکانیان ئەوێت ئێمە کاتێک کە بۆ سۆزانی خانێ گەڕۆین و ئەمانەوێت لەگەڵ ژنێکی ڕەشپێزدا ڕابێرین ئەو بەلانی کەم و حەڵلقەیەکی مسمان لێسەنێ بەڵام ئەم شازادە خانمە کە لە خویەکانە ئەڵێت تەنها یەک بەردم بۆ بهێن و لەبەر ئەوەی کە بەرد جگە لە کاری دروستکردنی خان و هیچ کەڵکێکی تری نییە کەواتە وا دەرەکەوێ کە ئەو بەتەمایە پەرستگایەک بۆ خۆی وەیان بۆ یەکێک لە خویەکان دروست بکە شازادە خانم پیاوەکانی بازاڕی ماسی فرۆشەکانی بۆ شکانی نیل بردو ئەو ڕۆژە هەتاوکو ئێوارە لەگەڵیاندا ڕای بوارد و هەر پیاوێک کە لەگەڵ باکتاموندا ڕایە بوارد بەردێکی گەورەی بۆ ئەهنا و بە شادمانیەوە بە خەڵکی دیکەیەوت گومان لەوەدا نییە کە باکتامون یەکێکە لە خوایەکان چونکە تەنها لێوی خوایەک وەکو لێوەکانی باکتامون هەنگوین ئاسا شیری نەبێ ئێوارە کاتێکە شازادە خانم ئەویست بۆ کۆشکی زێڕین بگەڕێتەوە کەشتێکی بەکرێگرت بۆ ئەوەی بەردەکانی پێ بگوازێتەوە بۆ ئەو شوێنەی کە ئەویست و پیاوەکانی بازاڕی ماسی فرۆشەکان لە بەرامبەریدا سوزدایانە برد و ئەیانوت ئەی خوای جەنگ سبەینێش وەرەوە و لەگەڵ ئێمەدا ڕابێرە و ئێمە سبەینێ بەردی گەورەترت بۆ هێنین بەڵام ڕۆژی دوایی شازادە خانم بۆ بازاڕی سەوزە فرۆشەکان ڕۆیشت کە وەکو بازاڕی ماسی فرۆشەکان لە تەنیشتی نیل بوو گون نشینەکان بەروبوومی جوتیاری خۆیان لەسەر گوێ درێژ و گا بار کردبوو بۆ ئەو بازاڕیان هێنابوو شازادە خانم بە ئەوانی وت من باکتامۆنی ژنی هورم هەبی فەرماندەی سوپا و سەرکەوتووی مەزنم و دوو کوڕم بۆی بە دنیا هێناوە بەڵام هورم هەب پیاوێکە کە منی خۆش ناوێت و لەگەڵمدا ڕنابێرێ و تەنانەت خانوێکیشی بۆ نیشتەجێبوونی من دروست نەکردووە بۆیە من ئەمڕۆ هاتوومەتە لای ئێوە و داواتان لێکەم کە لەگەڵ مندا لە ژێر سێبەری دارە چڕەکانی کەناری نیلدا ڕابێرن و من دڵنیاتانەکەمەوە کە لە هێش نێ بەقەدەر من لە زەت ناکەن و ئەو شتەی کە لە ئێوەم ئەوێ تەنها بەردێکە لادێیەکان وەکو ماسی فرۆشەکان لە سەرتادا ترسان بەڵام شازادە خانم کراسەکەی کردەوە و لەشی بە ئەوان نیشاندا و داوێنی کراسە کەتانەکەی جوڵاندەوە بۆ ئەوەی لادێیەکان بۆنی بەرامەکەی بکەن و ئەوانی ژووتیان نابێ ئەم دەرفەتە لە کیسی خۆمان بدەین چونکە لە هەموو تەمەماندا تەنها یەک جار شازادە خانمێ ڕازیە بێ کە لەگەڵ لادێیەکی وەکو ئێمەدا ڕابێرێ و ئێمە هەرگیز ژنێکی وامان نەدیوە کە ئەو بۆ نەخۆشە لە لەشی بێت و لەشی ژنەکانی خۆمان بۆنی ڕێخی چوار پێەکانی لێدێ پاشان لە کاتێکدا کە کۆمەڵێ لەوان لەگەڵ شازادە خانمدا لە قەراغی نیل ڕایەنە بوارد دەستەیەکی تر گوێ درێژ و گایەکانی خۆیان برد بۆ ئەوەی بڕۆن و بەری پێبهێن و لە کۆتایی ئەو ڕۆژەدا شازادە خانم بە کەشتیەکی پڕ لە بەردەوە گەڕایەوە. ڕۆژی سێیەم باکتامون بۆ بازاڕی خەڵوز فرۆشەکان ڕۆشت و ئەوەی کە لە دوو ڕۆژەکەی ڕابردوو دا وتبووی دووبارەی کردەوە و خەڵوز فرۆشەکان لە پێشا باوەڕیان ناکرد کە شازادە خانم لەگەڵ ئەواندا ڕابیۆرێ و خۆی بە ڕەشوی خەڵوز ڕەش بکا شازادە خانم ئەوەندە پیاوانی خەڵوز فرۆشی بەرەو قەراغی نیل بە دووی خۆی داخست کە کەناری ڕووبار ڕەش بوو لە کاتی خۆرئاوا بووندا ئەگەر یەکێک گژوگیاکانی قەراغ ڕووباری ببینیایە وایەزانی کە دەستەیەک ئەسپی ئاوی بەوێدا تێپەڕیون و داویانەتە بەر لەقە لەو ڕۆژەدا هاواری ناڕزایی کۆمەڵێ لەمەی فرۆش و کاهینەکان بەرزبووەوە چونکە خەڵوز فرۆشەکان لەبەرەوەی بەردیان نەبوو پێشکەشی شازادە خانمی بکەن بەردی بەردەم مەیخانە و پەرستگاکانیان ئەدزی و بۆ باکتامونیان ئەهێنا لە کاتی ئێوارەدا شازادە خانم کەشتێکی تری پڕ لە بەردی بۆ ئەو جێگای کە ئەویست بەردەکانی تێدا کۆمەڵ بکا برد لەبەر ئەوەی کە ئەو ڕۆژە شازادە خانم سێم جاری بوو کە بە ئاشکرا خۆی بە پیاوەکان نیشانەدا لەو شەوەدا لە سەرتاسەری تەبەز جگە لەم بابەتە باسی هیچ شتێکی تر ناکرا و ئەو کەسانەی کە باوەڕیان بە خوایەکان نەبوو سەبارەت بەم کارە سەرسوڕهێنەرەی باکتامون لێکدانەوەیەکی تریان هەبوو هەموو پیاوێک لە تەبەزدا لەو ئارەزوەدا بوو کە بتوانێت لەگەڵ شازادە خانمدا ڕابێرێ ڕۆژی دوای پیاوەکان تەنانەدە و کەسانش کە چەند ژنێکیان هەبوو بە ئومێدی ڕابواردن لەگەڵ ئەو خانمەدا بەردێکیان پیا کردبوو لەو بازاڕانەی کە لە سێ ڕۆژی ڕابردوودا شازادە خانم هاتبوو ئەوێ لە چاوەڕوانی ئەودا دانیشتن ئەو کەسانی کە خاوەنی زێڕ و زیو بوون بەردیان لە بازرگانەکانەکری و ئەوانش کە کانزایان نەبوو بەردی پەرستگا و خانۆ گشتیەکانیان ئەدزی بە جۆرێک کە کاهینەکان ناچار بوون داوا لە یاسااوڵەکان بکەن بۆ ئەوەی لە دەوروبەری پەرستگادا ئێشک بگرن کە دزەکان نەتوانن بەردەکانی پەرستگا ببن بەڵام لەو ڕۆژەدا شازادە خانم نەهاتە ناو بازاڕەکانەوە و خۆی نیشانی خەڵکی نەدا بەڵکو لە کۆشکی زێڕیندا پشووی دا بۆ ئەوەی ماندوێتی سێ ڕۆژی ڕابردوو لە لەشیدا بێتە دەرەوە پاشان لە کاتی نیۆڕۆ سەیری ئەو بەردانەی کرد کە لە وشکانی نیلدا کۆمەڵکرا بوو دوایی بانگی بیناسازەکەی تەویلەی پاشایەتی کردووتی ئەم بەردانەی کە ئەیبینی خۆم کۆم کردوونەتەوە و هەمویان لە لای من خۆشەویستن چونکە لێڕوانینی هەر یەکێک لەم بەردانە بیرەوەریەکم ئەهێنێتەوە یاد و هەرچەندە بەردەکە گەورەتر بێ ئەم بیرەوەریە بەهێسترا و ئێستا داوا لە تۆکەم کە بەم بەردانە خانوێکی گەورم بۆ دروست بکەی بۆ ئەوەی منیش خانوی خۆم هەبێت و بتوانم تایدا بەسەر ببم چونکە تۆزانی کەهرم هەبی مردم ڕقی لە منە و بەرەڵای کردوم و هەندێ جار بۆ کوش و هەندێ جاری تر بۆ سووریا ڕوە ئەو خانوەی کە تۆ بۆ منی دروزەکەی ئەبێ جوان و بەرین بێت و ترسیشت لە بەکارهێنانی کەل و پەلی بیناسازی نەبێ چونکە من دیسانەوە ئەڕۆم و ئەم بەردانەت بۆ ئەهێنم و وا ئەکەم کە تۆ هەرگیز لەم ڕووەوە تەنگاو نەبی. بیناسازی تەویلەی پاشایەتی پیاوێکی سادە بوو کاتێک کە پێشنیارەکەی شازادە خانمی بیست وتی شازادە خانم من لە هەموو ماوەی تەمەنمدا خانووی بچووکم دروست کردو و ناتوانم کۆشکێکی جوان دروست بکەم و تۆ لەبەرەوەی کە حەزەکەی خانوێکی جوان و بەرفراوان دروست بکەی ئەبێ بچی تەلای بیناسازە گەورەکان و هونەرمەندە ناسراوەکان بۆ ئەوەی خانووکەت بەهۆی نەزانی منەوە بە خەسار نەچێ شازادە خانم دەزەخاتە سەرشانی بیناسازەکەوەڵێت ئەی دروستکەری تەویلەی پاشایەتی من ژنێکی هەژارم و وەکوەزانی مێردەکەم ڕقی لێمە و هیچم نییە کە بیناسازی گەورە و هونەرمەندی بەناوبانگی پێبگرم چونکە ناتوانم کانزایان بدەمێ و تەنانەت ناتوانم لە بەرامبەر و زەحمەتەی کە تۆش بۆ منی ئەکێشی دیارەکی گەورەت بدەمێ و کاتێک کە ئەم خانوە تەواو بوو من و تۆ ئەچینە ناویەوە و تۆ لەوێ لەگەڵ مندا ڕائەبێری بیناسازەکە لەم وتەی ئەو خۆشحاڵە بێت چونکە ئەیبینی کە شازادە خانم یەکێکە لە جوانترین ژنەکانی میسر و بیستبوشی کە ئەو لەم ڕۆژانەی دوایدا لە ناو تەبەز لەگەڵ کۆمەڵێ لە پیاواندا ڕای بواردووە ئەگەر هورم هەب لە تەبەزدا بواە لەوانەیە بیناسازەکە لێی بترسایە و بە ئومێدی بەسەربردن لەگەڵ شازادە خانمدا خانووی بۆ دروست نەکردایە بەڵام لەبەرەوەی ئەو پیاوە لەوێ نەبوو بیناسازەکە بیری کردەوە کە نابێت خۆی لە بەختیارێکی گەورە بێبەش بکە بۆیە بیناسازەکە بە حەز و خۆشەویستیەوە کاریە کرد و ئارەزووی چێژ وەرگرتن لە باکتامون وای لێکردبوو کە عارەقی نێوچاوانی وشک نەکاتەوە شازادە خانمیش بۆ پەیداکردنی برد لە کۆشکی زێڕین ئەچوە دەرەوە و نەک هەر لە شەقامەکاندا بە پیاوەکانی ئەوت کە بەردی بۆ بهێنن بەڵکو لە ناو پەرستگاکانیشدا داوای بەردی لە پیاوەکانە کرد من تاوانبار بکە بەڵکو من دادوەرەکان تاوانبارەکەم و ئەگەرچی ئێوە بەرامبەر بە من بێڕێزیتان کردووە بەڵام من سزاتان نادەم بەڵکو زۆریش حەزەکەم کە لەگەڵ ئێوەدا ڕابێرم و ئەبینم ئێوە پیاوانێکی بەهێزن چونکە خۆشتان ڕابواردووە و خواردنێکی زۆرتان خواردووە و ئێوەی کاهێن و پاسەوان هەرگیز برسی نابن بەڵام هەریەکێک لە ئێوە لەبری ڕابواردنەکەی کە لەگەڵ مندا ئەیکەن ئەبێ بەردێکم بۆ بهێنن دەبڕۆن و دیواری پەرزگاکان و خان و دادوەرەکان وێران بکەن چونکە لەم بینایەنەدا بەرد لە هەموو شوێنێ زیاتر بەکاراتوە پاسەوانەکان کە ئەرکیان ئەوە بوو نەهێڵن کەس خانووی خەڵکی تر بڕوخێنێ پەلاماری پەرستگا و خانووی دادوەرەکانیان دا و بەردەکانیان هەڵکەند و بۆ باکتامونیان هێنا و ئەویش بەڵێنەکەی ئەبردە سەر و لەگەڵ هەریەکێکیاندا جوو دەبوو پاشان بۆ دەستکەوتنی بەرد بۆ خانوە گشتەکان ڕۆشت و خۆی خستە بەردەستی ئەو پیاوانی کە لە سۆزانی خانەکاندا بوون و داوای بەردی لایەنە کرد و هەموو جارێ خۆی بە تەواوەتی ئەناسان بۆ ئەوەی ئەو پیاوەی کە بەردی بۆ ئەهێنێت بزانێت کە ئەو شازادە خانمی باکتامون و هاوسری هورم هەبی فەرماندەی سوپای میسرا بەڵام ئەبێ ئەوەش بڵێم کە ئەو ڕۆژانەی شازادە خانم لە کۆشک نەئەچوە دەرەوە هیچ کەسێ ئاکارێکی وەهای لێ نەئەبینی کە بە پێچەوانەی کەسایەتی و ڕێزی ئەو بێ و هەروەها لەو کاتانەی کە بۆ هەندێ کاری تایبەتی خۆی بە سواری کەژاوەوە ئەچوە دەرەوە ئەوەندە شکۆمەند و سەنگین بوو کە کەس نەیەوێرا داوای لێ بکا لەگەڵیدا ڕابێرێ چونکە ژنی گەورەکان و شازادە خانمەکان لەبەرەوەی کە ناچار نین بۆ پەیداکردنی بژێوی خۆیان بە هەرزان بفرۆشن لە هەر کاتێکدا کە بیانەوێت ئەتوانن کۆتایی بەکاری لەش فرۆشی خۆیان بهێنن و خەڵکی کاتێ کە ئەبینن شازادە خانمێ خۆی بە هەرزانەفرۆشێ بە سووکی لێ ناڕوانن چونکە وازانن کە ژنێکی دەوڵەمەند و ڕەسەن بێگومان لە بەرهۆیەک و بەرژەوندیەک کە ئەوان عقلیان پێناشکێت خۆی فرۆشێت و لەگەڵ ژنێکدا کە لە سۆزانی خانەیەک بۆ پاروە نانێ خۆێت خاتە بەردەست هەموو پیاوێت جیاوازی هەیە لە کاتێکدا کە چۆنێتی کارەکە یەک شتە و لە هەردوو بارەکەدا ژنەکە خۆی بە هەرزان فرۆشتووە جا چ لەبەر پەیداکردنی پاروەنانێک بێت یان لەبەر خۆش ڕابواردن یان بۆ تۆڵەسەندنەوە لە مێردێکی وەکو هرم هەب و هەتا لە جیهاندا ژن و پیاو هەبن ئەو ژنانە هەر پەیدابن کە خۆیان هەرزان فرۆش بکەن بەڵام یەکێک لەبەر کەرتەنانێ لەشی ئەفرۆشێ و یەکێکی تر بۆ کەرتە گەوهرێک و سێمیان بۆ دەستکەوتنی خان و بەندە و چێلگە و ئەوەی چوارەمیشیان تەنها لەبەر حەز و هەوەسی ئەوەیە کە لەگەڵ پیاوێکی بێگانەدا ڕابێرێ بەڵام لە نێوان ئەو ژنانەدا ئەوەی کە لە هەمویان هەژارترا زیاتر سوکایەتی پێکرە و خەڵکی هەمیشە بەهانە و هۆکارێک بۆ ئەو ژنانە ئەدۆزنەوە کە دەوڵەمەندترن و ئەوەی کە شازادە خانمە هەرچەندە کە خۆی هەرزان فرۆش بکا لە سوکایەتی پێکردنی خەڵکی پارێزراوە لە کۆشکی زێڕیندا هەموو کەسەی زانی کە شازادە خانم ئەو بەردانە لەکوێ هێنێت ژنەکانی دانیشتوی کۆشکی زێڕین کاتێ کە بۆ تەماشاکردنی خانۆکەی باکتامونە هاتن ئەو بەردانیان نەژمارد کە تایدا بەکار هاتبوو بە سەرسوڕمانەوە ئەیانوت ئایا ئەگونجێ کە ژنێ بە ژمارەی ئەم بەردانە لەگەڵ پیاوە بێگانەکاندا ڕای بواردبێ بەڵام هیچ جێکێک لەو ژنانە نەیانەوێرا ئەم بابەتە بە باکتامون بڵێن تەنانەت ئامی فیرعونی میسریش کاتێک کە بەم کاری زانی لە جیاتی ئەوەی تووڕە بێت خۆشحاڵ بوو چونکە لەگەڵ هورم هەردا ناکۆکی هەبوو ئەیزانی کە ئەگەر ئەو پیاوە بە سەرکەوتووی لە سووریاوە بگەڕێتەوە و هاتی شکست بدا چیتر خۆی نابێت بەفر ئەونی میسر بۆیە زۆری پێخۆش بوو کە باگتامون هورم هەبی لە ناو خەڵکیدا بەدناو کردووە بۆ ئەوەی ئەگەر لە دوای گەڕانەوەی بۆ میسر بێوێت ئامی لە پاشایەتی میسر لا بدا ئەو بە جۆرەی ڕیسوایەکەی لە ناو خەڵکیدا و بڵاو بکاتەوە کە هەراسانی بکە. هورمهەب لە سوریادا خەریکی جەنگ بوو توانیتی شارەکانی سیدۆن و ئەزمیر و بیبلۆس لە هاتی بسەنێتەوە و لە وڵاتەوە دەستکەوتێکی زۆری بۆ میسر ناردەوە هەروەها هەندێ دیاری بە نرخیشی بۆ ژنەکەی ناردەوە و لە تەبەستدا هەموو کەسێ ئەیزانی کە لە کۆشکی زێڕیندا چی ڕووەدا بەڵام کەس هەواڵی ئەم ڕووداوانەی بۆ هورمهەب نەنارد و تەنانەت ئەو کەسانەش کە لەلایەن هورم هەبەوە دانرابوون کە پارێزگاری لە بەرژەوەندەکانی ئەو لە شاری تەبەزدا بکەن هورم هەبیان ئاگادار نەکردەوە و ئەیانوت کارەکانی باکتامون ناکۆکیەکی ژن و مێردایەتە و ئێمە ئەگەر دەستی خۆمان بخێنە نێوان دوو بەردی ئاشەوە لەوە باشترە کە دەست لە ناکۆکی نێوان ئەو ژن و مێردە وەربدەین بەم شێوەیە هورمهب بە تەواوەتی لە ڕەفتاری شازادە خانم بێ ئاگا مایەوە و من لەو باوەڕەدام کە ئەم بابەتە بە قازانجی میسڕ بوو چونکە ئەگەر هورمهب بەم کارەی بزانیایە نەیەتوانی بە خەیاڵێکی ئاسوودەوە لە سووریادا خەریکی کاروباری سەربازی بێ من لەم مێژووەدا لەبارەی سەردەمی ئامی لە میسر و هەڵسوکەوتی شازادە خانم باکتامون لە تەبەزدا قسەیەکی زۆرم کرد و باسی خۆم نەکرد و هۆیەکەشی ئەوەیە کە لەبارەی ژیانی خۆمەوە شتێکی تری شایانی باسم نییە کە بیڵێم و چیتر ڕووباری ژیانم هەڵچوونی نییە و ئاوەکانی بە هێواشی ئەڕوات و لەم لاولای ڕووباردا